کاسێتی چواردەهەمین و کۆتایی لە پەرتووکی دیوانی قانە لە کۆکردنەوەی لە کۆکردنەوەی بورهان قانە دیوی یەکەم لە لاپەڕە 564 تاکە شێعرەکە کە تیرە تاویش بەرەو ڕووی دوژمن خۆت بە نیشانەی تیری بزانە بە بێ ئومێدی شیرین بێستوونی عیشق مەئوامە لە یادا هەر ئەمێنێ فیکر و یادی نانەوازادەم لە ناخی جەرگی زەردەشت گومبەدی ئەفسانە بەرپا بوو لە جێگەی ئاگری باپیرە گەورەم بارەگای هەڵدا. ئافەرم ئافەرم وەستا ڕەجەب بۆ سنعەت و دەسکارەکەت تۆپەکانت چەند قەڵای تورک و تەتەریان پێشکان لە داخی بێ کەسی ئەم خاکەدایم ڕۆژی شەب ڕەنگە مەگەر بەرقی غەزەب ئەم تاری بەر چاوەم تەوەلاکە. ئەگەرچی ئاسنەوە بێ نازە ئەمڕۆ هەزاران مەعدەنی قورسی تیایە نیعمەتە ئەم ئاوە پاکە قەت بە لێڵی تێنەگەن ئابیاری کێڵگەکان و دەخڵدانی پێ بکەن. یەکەتی و دۆستایەتی خەڵکی کەوا پیرۆزە لام من بە ناخی فەلسەفەی ئەفکاری قەومی تێ ئەگەم کە ئەسپ و فیل لە بەر دەرکی قەڵا پڕ عەزم و پڕ عەزم و بابت بوون وەزیری مودەعی هەڵهات لە عەرسەی جەنگ و شامات بوو. ڕەقیب بۆیە شکانی تای شوعاعی چاوی ئیدراکم هەتاکو کۆر ببم ئیتر نەبینم بەژن و ڕوخسارت دوژمن بە ئەمەل پێ ئەکەنێ کوردە حەزەر کەن شیری سەفەری سوورە لە خوێناوی جگەرما. بخوێنن هەوڵی زانین دەن جەهالەت دوژمنی کوردە کەسێ دانابێ هەرگیز دوژمنی خۆی وا بەخێو ناکا چەلەنگەر سەفحەکانت ڕۆمگاهی پاڵەوانانە لە عەرسەی بەزمی وەحدەت دا ئەسەف باسێ لە کورد ناکا. سەگ پەلامارت بداتێ دانیشی ڕزگار ئەبی هەر کەسێ هەڵمەت لە کەوتودا لە سەگ زۆر کەمترە سەگ پەلامارت بداتێ دانیشی ڕزگار ئەبی هەر کەسێ هەڵمەت لە کەوتودا لە سەگ زۆر کەمترە کچ ئەگەر وەک کوڕ نەکا سنگی بە قەڵخانی گولە. کچ ئەگەر وەک کوڕ نەکا سنگی بە قەڵخانی گولە زەحمەتە تەنیا بە کوڕ ئیشی گەلت بۆ سەر کەوێ مەنازە قەت بەوەی زاڵم بە تەنیا دەستی تۆ بگرێ ژیانی تۆ بەبێ هاوماڵەکانت نوقمی گریانە. سوجدە بۆ زانین ببەن حیکمەت بە زاری فێر ببن ئەی برا بیگرنە گوێ ماریفەتی پیر شالیار سەروەرە ئەم کارە کاری تۆ نەبوو یان بڵێم ئەم بارە باری تۆ نەبوو. تێغی دەبان چ فەزڵی هەیە لای زمانی من نوتقم کە ئیدیعای ژیان و وەتەن ئەکا پاشا هەزاران وڵاتی داگیر کرد کوردستان بوو بە گۆڕی ئەسکەندەر بە ئاوێنە نەکەن بڕوا ئەگەر خەندەی بە ڕووتا هات لەگەڵ جەمعی خەلایق دڵ ئەگۆڕێ ڕۆژی سێسەد جار. بەبێ تەوحید و سنعەت ناتوانن جەنگێ پەرپا کەن، بەبێ کەسبی هونەر چۆن لەشکری بێگانە تونا کەن؟ هەموو خۆ کوردە میرم هەموو خۆ کردە میرم من هەژار و تۆ بە عینوانی تەمەنای وەحدەتم بۆ کوردەواری داد و دەرمانە. گوێ لە شمشاڵ بگرە چۆن هاوارەکە تێ ئەگەی هاوار لە دووری یارەکە ڕۆژگار شێواوترە یا زوڵفی تۆ یا کاری من خونچە تەنگە یا دەمی تۆ یا دڵی بیماری من سەبا دەستم بە دامانت کە چوویتە ناو گوڵ و گوڵزار سڵاوی ئێمە بۆ سەروو و گوڵ و ڕەیحانە بنوێنە. باخەوان گوڵ ناکەمۆ با ڕووت لە من عاجز نەبێ، پارچە پارچەی جەرگمە دامێنەمی ڕەنگ کردووە. بەهای ئینسان گرانە گەر عەیاری خۆی نەدۆڕێنێ، کەسێک ئێسکی گرانە بۆ فلس مەهتوک و ڕیسوا بێ. خێری قەدەمەیە قەدەمی خێرە لە بۆمان ئەو کیژە سەراسیمە و عەوداڵی وەتەن بوو کوفر نابێ بخوێنی عەلمی دەریا بزانی سڕی گەردوون چەندە قوڵە لە دووری مەسکەنی ئەژدادی خۆم پێم نایە دونیاوە بە ئاواتم کە ڕۆژێ خزمەتی خاکی مەریوان کەم. نەفەسبەرزی سەروەتێکە لای هەموو کەس دەستناکەوێ، لای کەسێکە ڕووتەڵ و بۆ نیشتیمان دێوانە بێ. قەدری زانین لای کەسێکە قەدری زانینی هەبێ، گوڵ بە دەستی تفڵەوە شەیدا سەر و دێوانێ. ماڵ و حاڵم بۆ چیە گەر میللەتم زیللەت بژی تاجی سەر شۆڕی فڕێ دە تۆش وەکو میللەت بژی کە شیشە پێکەنی پەرداخی خستە گەردشی دەوار بە نەشئە لەشکری جەم کرد و تاراجی خەمی تێک دا تا بە کەی فیکری سیڕاتە المستەقیم ئەگرن بە دڵ خزمەتی ڕێی نیشتیمان بۆتە سیڕات المستەقیم. تاکە تاکەی دێڕەکانم جەوهەری فکری دڵن، ئاگری عەشقی بە سۆزی کوردەواری دەرەخەن. شوان و سەپان و ئاغا، سەردار و میر و گاوان، گەر یەک نەگرن هەمووتان وێرانە حاڵی کوردان. تەعسوب لابەرن بەزمی عەشیرەت کاری توناکەن بچێنن فیکری وەحدەت بەسیەتی هەنگاوی کوێرانە هەتاکەی خاکی کوردان بێکەس و بێ بار و پەرچەم بێ تەماشای مانگی نیسان کە هەور بۆ کوردستان ئەگری. کێ ئەڵێ ئەسپی ڕەسەن مەهجورەیا موڵکی منە چونکە ماکی تەربیەی ئەم کوردستانەی پێوەیە نامەوێ پشتم لە جەنگا دەرکەوێ بۆ دوژمنم لاشەکەم با غەرقی خوێن بێ تا ئەگاتە گەردنم. دڵ بە حاڵی ئەم گەلە تا کەی نەسووتێ ئەی ڕەقیب سەیری بێ نازی زمان و خاک و سامانی بکە ناڕۆمە دەر لە خاکی عەزیزی وڵاتەکەم سەربازی قیبلەگاهی ئاگر و ویژدانی ئەم گەلەم. حەق مەگەر شەیدای وەتەن بم ئەی ڕەقیب حەق مەگەر شەیدای وەتەن بم ئەی ڕەقیبی نابەکار سەیری ئەم شاخ و چیا و ئاو و هەوای کوێستانە کە. نیعمەتە ئەم خاک و خۆڵەم تا ئەبەد جێ نایەڵم خاکی سووتاوی وەتەن بۆ سوورمەی چاوانمە. سەرم سوڕماوە نازانم چ وەرزێک وەرزشی وەنمە خەنە بەندانەکە دار ئەرخەوان یا خوێنی لاوانن زەردەشت مامۆستای گەورەی ئینسانە ئاوێستا خەڵات بەرزی ئاسمانە لە خاکی کوردەواریدا تەماشای حیرفی ئوممەت کە بە نیسبەت دەستی گۆڕهەڵکەن زیادە تاک و میعمارم. بە ئاوێستا بە زەردەشت یان بە ئاگر چۆن نەنازم من بناغەی وەحدەت و ئەفکاری ئینسانی کە دامەزراند. مشتە خۆڵێک لەم وڵاتە بردنی جایز نییە، باخی ئەو خۆڵە دەمێکە ئێسک و خوێنی ئەم گەلەس. فەلەک عیلم و نیزامە تێنەگەی لێی چاوت نایبینێ. بخوێنە تاوەکو ئەسراری گەردوون بێتە ژێر دەستت ئەسپی ڕاستم خۆ و ڕەوشتی ئەسپی مادی گرتووە بێتە جومبوش ئەیبەزێنێ فیلی هندستانەکەت تەبەسوم سیحرە لای من گەر دەوای دەردێکی پێ نەکرێ تەماشای سۆزی سینەم کەن غەریقی زیکری کوردانە. گشت ساڵێ لە بیست و یەکەمی ئازەری بەدکار شینی منە یا جەژنە لە بۆ ئێوەی خونخوار ئەڵێن گوهلحەند لە شەڕ کوژرا و بەسەرهاتی بەشەترنج بوو لەبەرچی یادگاری شاری بۆکانم فەرامۆشە؟ نەهامەت باڵی ڕاکێشا بە سەر ئیقلیمی ئیقبالم نەهامەت باڵی ڕاکێشا بە سەر ئیقلیمی ئیقباڵم لە زیکرا ناوی مەحۆ بوو حوسێنی زادگای سۆڕم نازی تۆ ئاغام لە ناو ڕەنجی منا پەروازە ئەبێ ڕەنجی بازووی من نەبێ ئەم نازی تۆ بێ ناز ئەبێ. دەستی مەردی توند لە حەڵقەی کاسبی مەحکەم بکە پووڵێ ناکا هیمەتی پیر شالیار و کۆنەپۆش. وڵاتت چاوەڕوانی سینعەتە تا پرچ و زەرگ و ڕیش، خەرافات و درۆ لابە ئەگەر تۆ ئەهلی ئیمانی. لە بێگانە پەرستی دوور کەون خزمی نە هاوارە چ خەندەی دوژمنت هەرگیز دەوای دەردی وەتەن ناکا. مەسیح فریاکەوە گیانی شەهیدانم بپارێزە نیشانەی ئیفتیخارە ئیندیحاری شاری بۆکانم. لە تەکیە و دیوەخانی بابی خۆم ماوارە بووم بۆیە لە ڕیشێنێ بناری شارەزوورا هاتمە دونیاوە لە تەکیە و دیوەخانی بابی خۆم ئاوارە بووم بۆیە لە ڕیشێنی بناری شارەزوورا هاتمە دونیاوە. لە سۆزی عیشقەدا سووتام کەسێ یارم نەبوو جارێ قوڕی ئەم خاک و سەحرایە بەسەر خۆ دانەکەم چی بکەم فیلی ڕەش هێزی نەما ئەسپی ئەجەل هاتە سەری قەلعە دەربەستە وەزیر بێ شوێنە شاهم ماتەمین ڕەقی بێ سوودە دەرناچم لە خاکی باب و باپیرم کە گیانم جەوهەری بەندی سروشتی خاکی کوردانە. تەخەلوس کۆرە بوو چاوی دڵی تانەی بەسەردا هات، ئوموری لەشکری کەوتە خەتی داوی خەتێ ناوێ. بە ڕەنجی شان و باڵ و فیکری خۆت چاری وەتەن نەکرێ نە تەکیە و خانەقا هیچیان دەوای دەردی وەتەن ناکەن. گوڵی بێ دڕک و داڵ بێ بۆیە قوربان، جل و بەرگی خەڵات بێ شۆیە قوربان. قانع بە زمانی کوردی مەدحی خوایی خۆی ئەنووسێ تا کەس نەڵێ بە کوردی نەکراوە وەسفی وەهاب بۆ قیمەتی تۆ تاجی کەی و تەختی سولەیمان کێشانە بکەن سووکە لە ناو تایی تەرازووت. کچکە وەختێ کوڕ ئەبینێ قانعی پەیدا ئەکا جا کەوابوو کوڕ بە هیچ و قابلی تەحسینە کچ ئەچمە بەر مەیدانی دوژمن با حەڵاڵ کا گەردنم نامەوێ ئەم ژینە تاڵە یا وەتەن یا مردنم. با بناڵێنم لە داخی ئیشی چەرخی کاری پووچ بۆ نەبوونی باجە ئەمڕۆ ئیتیفاقی پۆڕ و زاخ بۆ سەعادەت تێئەکۆشم تا سەعادەت بێتە ڕێم دەنگی هاژەی قەڵبەزەم هاواری کوردستانەکە هەردوو هەر وەک بەیدەقی سالک بیابان تەی ئەکەین ئەو بە هیوای بوونە فەرزین و منیش بۆ کوردستان. ئەڵێن زوحاک دڵی بەردی بە بەندیخانە دانابوو بەڵام شمشێری مەرگی خۆی لە کوورەی کاوە ئاودا بوو. قەت لە بیرت دەرنەچێ کوردە زڕەی زنجیری پێت تۆ تەماشاکە لە دەست بێگانەکان چی هاتە ڕێت سەیری لوبنان و گەڕانی چین و ماچین بۆ بکەم تا ببێ بەفراو و مێرگ و چیمەن و کوێستانی کورد. لە عیشقی تاکە خاڵێ بوو لە چاهی غەبغەبی شیرین کە ئێستاش جۆشی هەر ماوە ئەساسی شۆڕشی فەرهاد. قانعە خۆت و دڵت هەر قوڕ بپێون دەم بە دەم تۆ لە داخی ئەم زەمانە و ئەو لە بۆ دیداری یار. ئەو مناڵەی ئەمڕۆ بێنازە سبەی سەرکردەیە گیانی خۆتی بۆ دەرێنە گەر نەوەی لاوت ئەوێ شەخس وەختێ عالمە عالم بە هەر ئەشیا ببێ بێ سەواد وا تێ ئەگا زانین هەمووی دەست نوێژە و نوێژ. تاقی خان ئەحمەد لەگەڵ تاقی کڵاوزەڕ پێکەوە ناخی سەختی ئارەزووی میرانی کوردم دەرەخەن. مەکەن هەرگیز خەیاڵی ژێر دەسی خەڵک دەسا کۆشش لە هەر کاری فەنا بەس ئەگەر زاهید تەنەفور کا لە سەیری ڕوومەتی ئاڵت. ئەبێ توشی جەزای خۆی بێت بە ئەمری ئامیرانی شەرع گەر بە نازەوە بێتە سەر باری کەرەم بۆ عاشقان سەت کەڕەت بێ جا ئەکا شێخ ڕوو ئەکاتە سەر سلوک. دەستی تەڕەب و قەلبی تەڕ و کەللەی پڕ شەوق هەر سێ بە فیدای خاڵیلە بوو پەرچەم و سومبول یادگار و تانەی چاوە لە بیر ناچێتەوە چۆن مەهاباد باوەشی خۆی بۆ شەهیدان گرتەوە. لە ناو هەر مشتەخۆڵێک چەندەها ئەسراری تیا کەتمە هەمووی کانی زەڕ و زیوە وڵاتی کوردەواریمان شەو و ڕۆژ دێت و من بیرم لە لای ئەم خاکە سووتاوە کە شیوەن پیشەمە ئیتر لە سەیرانی بەهارم چی. چ فەرقێکی نیە لای من گەدایی یاخو پاشایی کە هەردوو هەر ئەمانەت بن خەیاڵی تەختی شا ناکەم موقەدەر باڵی تون بەستم دەری کردم لە ناو یاران مەگەر ئەمجا بە ناچاری ڕەفیقی جنی و دێو کەم. قانع مەمڕۆ لە زیندانا بە ئازادی ئەژیم سەد هەزار لەحن لەوەی وا نۆکەری بێگانەیە ئەلا ئەی عاشقی فلس و فیداکاری مەڕ و مێگەل بزانە قەدری مەعنای خۆم بە پارەی ناڕەوا نادەم. لە ڕۆژ بێزارم و مەحرەم بە من هەر تاریکی شەو بوو کە سێبەر هەر ڕەقیبم بێ لە ڕۆژی ئاشکرا چی بکەم زوڵفی ئەو نازداری خۆمە ڕێ نەدەن بێت بێ بۆ بەهەشت زوڵفی ئەو نازداری خۆمە ڕێ نەدەن بێت بۆ بەهەشت شەرتە قانع تەرکی دووسەد کەوسەر و ڕیزوانەکەم. خەڵکی گەییە جەلبی ڕۆح و ئەو خەریکی شانەیە حەز لە تەزبیحی گڵین و خڕنووک و قەزوانەکە. نەڵێی بەخوا بە گوێی ناکەم وتاری گشتی بێ سودە هەتا مەعلوم نەبێ ئایا کە ئەم شێخە کە ئەم شێخ قانع کێ وەرە بنواڕە کاکم لافی خەمخۆری منی لێدا کەچی بۆ تاکە یەک ئانا سەری سەد وەک من ئەشکێنێ. گوێ لە یاری پڕ گەزاف و پڕ درۆ مەگرە بە هیچ چوون شەریکی کردنی پیاوی درۆزن نەگبەتە. ئەگەر قانع لە لافی عیشقەدا کەللەی بە جۆشش بێ هەزار مەجنوون و سەنعانیش بە زەوقی شێعری شەیدا بێ. چەپکێ گوڵ و خوێنی جگەرە یادی حوزەیران ئەشنێتەوە دایم لە دڵی کوردی بە ویژدان خەتابارە خەتێ مێژوو خەتی ئەخلاقی کێشاوە کە دەستی ناوە ناو دەستێکی ئاسن دەستی خوێناوی. خەتابارە خەتێ مێژوو خەتی ئەخلاقی کێشاوە کە دەستی نایە ناو دەستێکی ئاسن دەستی خوێناوی بۆیە پێم خۆشە کە تابووتم لە بەرزی دابنێن تا نەسیم و بای شەماڵی کوردستان بیگرێتەوە. پیاوێ ئازا بێ لە ژێر کێشە و خولی گەردوونی من دوون پیاوێ ئازا بێ لە ژێر کێشە و خولی گەردوونی دوون ڕائەوەستێ و شانی خۆڕسکە وەکوو ژێر بەردی ئاش موخەیەر بم لە مابەینی تۆ و بەهەشتە لە جەننەت دوور ئەبم سەیرانی تۆ خۆش گوڵی عەنبەر نییە ڕەمزی گوڵێکە عەنبەری ناوە تەجەلای بەختی شۆخێک بوو ئەساسی جامعی دانا. سوارینەکان دەستە پاچە تێنەگەی لێم ئەی ڕەقیبی هۆزەکەم میحنەتی تۆ فیکری قەومیمان لەبیر ناباتەوە. با من و تو با من و تۆ پێکەوە هەر دوو برا بین ئەی عەرەب بێ تو یەک بین مودەعی گۆی هونەری نابا تۆ بە سیحری تێ مەگەن عیلمی زەمانە بخوێنن چونکە خوێندن پشتیوانتانە نەجاحی ئەجنەبی وا ئەچنە کەوکەب بە هێزی خوێندنە چاکی بزانە. فەرهاد بۆ شیرین چەکوشی یەوەشان بەردی ئەتاشی و بەردی تێکەشکان ئەی بۆ فەرهادێک نەهاتە ڕووی کار شیوەن بتاشێ لە ڕووی کوردستان بە ناوی دینۆ جەڵەیان کردین بە ڕێزە بۆ ناو سەنگەریان بردین کاتێ زانیمان ڕۆژمان لە دەست چوو یەکێ ئەیکوشتین یەک سەیری کردین. لەگەڵ فەرهادا دڵمان ئەبرژان فرمێسکی سوورمان بە کوڵ ئەڕژان هەردوو زووخاوی فیرقەتمان نۆشی ئەو بۆ شیرین و من بۆ کوردستان حیلفی بەغدای شوومی فاشستی کە هاتە گۆڕەوە بۆ نیازی پڕ لە کینەی دوژمنی سەرشۆڕەوە ماهەکی پەیمانی سەعدابا دە پەیمانی بەغا خۆزگە میللەت ڕای ئەماڵی و شۆڕی ئەکردە گۆڕەوە. لە ئامێدی و لە پالو تاکو وان مس و قرقۆش مواسن تێکەڵاوە دیار بەکرم هەمووی زێڕە لە بۆ خەڵک لە سیراتە نەوتی باپیرمان براوە. عصب العموم ئەگەر حەقدارە لە حاڵی عالەم چاک خەبەردارە بۆچی لە ئەحواڵ کوردان ناپرسێ زۆر بێ خەبەرین ئێمە لە ئەوزاعی ویلایەت بێ خوێندن و بێ سنعەت و تەفکیر و دیرایەت عالەم هەموو سەیاحی سەماوات و بیحارن ئێمەش کە بەهۆی جەهلەوە وابووینە حیکایەت. شەپۆلی لەشکری یۆنان کە خاکی مادی یەغما کرد، تەبەسوم غەرقی خوێنا و سەر و سامانی بەربا کرد. لە ڕووی دوازدە هەزار پێستەی وڵاخ نووسرابوو ئاوێستا. ئەوەی فەننی پزیشکی و فەلسەفی بوو بردیان باقی لە ئاوا برد. لە ڕووی دوازدە هەزار پێستەی وڵاخ نووسرابوو ئاوێستا، ئەوەی فەننی پزیشکی و فەلسەفی بوو بردیان باقی لە ناوا برد. من و تۆ هەر دوو زادەی یەک خاکین، بۆ تۆ حاکم و من ئاشەوان بم؟ ئەگەر لای دوژمن هەر دوو مەکرووهین، چۆن تۆ وەزیر و من پاسەوان بم؟ کاکی ڕەنجبەر لە کاتی گۆرانی مەکە مەدحی ئەمیر و سوڵتانت باسی هەوڵ و ژیانی ڕەنجبەر کە باشترە تاکو وەسفی خانانت بەفیت و ماڵی عوسمانلی لە خوێنی ئاردەڵانی دا سەری نینۆکی سوور بوو لەشکری میرانی بابانم. ئەسەف دارێ کە بێتە کلکی تەور و دارێ تر ئەبڕێ بە ئەم دەردە گرفتارە سەراسەر خاکی کوردانم سکەندەر خەلقی کوشت و ماڵی سوتان کەلاوەی کرد لە جیاتی کۆشک و بونیان لە چەرخی ئاردەشێری بابەکاندا بە وەحدەت دانرا فەرهەنگی ساسان. خاوی کردەوە کرژی دەمارم کەوتە بیرم یادی دڵدارم خاوی کردەوە کرژی دەمارم کەوتەوە بیرم یاری دڵدارم کز کز بۆی گریام تا تەواوی کرد زانی پەشێوم شمشاڵی لا برد سوچتەوە بوو فەرموود نیشتیمانیم بیشم خنکێنن هەر کوردستانیم سوچت ئەوە بوو دوژمن هۆز نەبوو سوچت ئەوە بوو جاسوس کۆز نەبوو. بەم شێوەیە هاتینە کۆتایی خوێندنەوەی پەرتووکی دیوانی قانع لە کۆکردنەوەی بورهان قانع چاپی شەشەم بۆ دیداری قانع لەلایەن وەزارەتی ڕۆشنبیریەوە چاپکراوەتەوە دوو هەزار و پێنج زاینی لە خوێندنەوەی جیهاد و ئامادەکردنی ئاوات.